ئەم کاتە و هەموو کاتێکتان شاد گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرمونون لەگەڵ ئەڵلقەی سیانزە هەمی کتێبی هەرێکی سینگەر ئەگەرچی پارتە سیاسیەکان پیلانیان نەگەڕا بۆ چوونە شوێنی یەکتر لە دەسەڵاتدا. هەروەک کۆڵۆمبیا بە ڕادەیەکی زۆر خۆی لەو سوڕی گەشە و نەشوستە پاراست کە کاریە کردە سەر دراوسێکانی. لە ڕێی ئیدارە داراییە لێهاتووەکەیشەوە خۆی لە قەیرانی قەرزدارباری ئەمریکای لاتینی هەشتاکان دادا و پێویستی بەوە نەبوو خشتەی قەرزە نێودەوڵەتیەکانی کە هەریەکەیان سەر بە کۆمەڵگایەکی جیاوازن. زەوییە شاخاوییەکان نێشتیمانی ئەو دانیشتوانەن کە بە ڕەچەڵەک ئەوروپایین. دەشتەکانی کەناریش ژمارەیەکی زۆر لە وەچەکانی ئەو کۆیلانەیان تێدا نیشتەجێیە کە لە سەدەی نۆزدەهەمدا هێنراونەتە ئەو وڵاتەوە. ناوچە جەنگەڵییەکانیش هەن کە پاشماوەکانی هیندییە ڕەسەنەکانیان تێدا ئەژین. شەڕی ناوخۆ کە گروپە مارکسیە تۆندڕەوەکان هەڵیانجرساند لەگەڵ پیشەسازی ماددە بێهۆشکەرەکاندا تێکەڵ بە یەکتر بوون. ئەو پیشەسازیەی بەشێکی زۆری مادەی بێهۆشکەری بەکارهاتووی وڵاتە یەکگرتووەکان دابینەکات. بازرگانانی مادە سڕکەرەکان بە پارە کۆمەکی ئەو پارتیزانانە ئەکەن کە ناوچەی ئارامیان بۆ دابینەکەن بۆ بەرهەم هێنانی مادەکە ئەوەش بەرامبەر ئەو چەکانەی بەو پارانە ئەیان کڕن. سەرنجام ئەو پارتیزانانە لە زۆر ڕووەوە داراییان لە حکوومەت خۆی باشتر بووە. بەو شێوەیە حکوومەت نەیتوانی چەقبەستویی سەربازی دەرکەوت و ببەزێنێ. بێهیواییش گەیاندیە ڕادەیەک خۆی ناوچەی ئارام بدات بە پارتیزانەکان بەوەش بەشێکی فراوانی وڵات بە فعلی کەوتونەتە ژێر ڕکێفی ئەو گروپە ڕادیکاڵانەی سوورن لەسەر ڕوخاندنی حکوومەتی مرکزی و ئەو بەرهەمهێنەرانەی مادە سڕکەرەکان کە بە ئاشکرا گاڵتە بە یاسا ناوخۆیەکانەکەن. کۆڵۆمبیا خۆی لە ناو تەنگژەیەکی کلاسیکی شەڕی پارتیزانیدا بە هەڵواسراوی بینیەوە، چونکە پارتیزانەکان تا دڵنیا نەبن لەوەی دەستیان زاڵە ناچنە شەڕەوە، بەتایبەت ئەگەر کردەکانیان لە دەرەوەی سنووری ناوچە ئارامەکاندا بێ، هەروەک پێویستیان بە سەرکەوتن نییە لە شەڕەکاندا، ئامانجیان تەنها گورز وەشاندن و شەکەتکردنی هێزی حکوومەت و بناغەی سیاسیی ئەو حکومەتەیە. پارتیزانەکان هەتا نەشکێن لە جەنگدا هەر سەرکەوتوون، بە پێچەوانەیشەوە حکوومەت ئەگەر سەر نەکەوێ، واتە ئەگەر پارتیزانەکان تێک نەشکێنێ، ئەوە دۆڕاوە. بە درێژایی مێژوو جەنگە پارتیزانەکان وەک شەڕەکانی ناوخۆ یان بە سەرکەوتنی یەک جارەکی لایەنێک یان بە شەکەت بوونی تەواوی هەردوولا کۆتاییان هاتووە. دانوستانیش لە نێوان تیمەکاندا هەرگیز بە ڕێکەوتن تەواو نەبووە. ئەگەرچی ئەو دانوستانە هەمیشە چارەسەری زیاتر خوازراوی ڕاوێژکارە سیاسییەکانی ئەمریکای باکوور بووە، کە هەردەم هانی گەیشتنەدەن بە ئەنجامی سیاسی. ئەو دانوستانانە لە کۆڵۆمبیا و وێڕای هەوڵە چالاکەکانی حکوومەت و هەنگاوە ناکاوەکەی بەوازهێنان لە چەند ناوچەی گرنگ بۆ دوو گروپی سەرەکی شۆڕشگەڕەکان کەچی هەر سەریان نەکرد. هەموو ئەو شتانە کۆڵۆمبیایان کردە مەترسیدارترین تەحەدای سیاسی وڵاتە یەکگرتووەکان لە ئەمریکای لاتیندا. بێئاکامی هەڕەشەکانی حکوومەت، گرووپە نیمچە سەربازییەکان شەڕێکی کراوە بە ڕووی پارتیزانەکاندا ئەکەن. یاسا و ڕێسا بەرەو هەڵدێر ئەڕۆن. دەرەنجامەکانی ئەم ڕەوشەیش بە خراپ بەسەر وڵاتە یەکگرتووەکاندا ئەشکێتەوە. پارچە پارچەبوونی نیشتیمان لە کۆڵۆمبیا گورزێگە بێت لە پێشکەوتنی ئابووری لە ناوچەکەدا و چەندین شەپۆلی ئاوارە بەدوای خۆیدا دێنێ کە بێگومان ئەو شەپۆلانە ئەگەنە کەنارەکانی وڵاتە دراوسەکان و ئەگەنە وڵاتە یەکگرتوەکانیش و ئەوەیش کۆتایی بە هەموو ئەو ڕێوشوێنانە ئەهێنێ کە لە بنەڕەتدا ئێستا بۆ بنکبڕکردنی قاچاخچێتی ماددە سڕکەرەکان لە وڵاتدا پەیڕەوە کرێ. بەری ئەمەیش حکوومەتێکی مارکسستی توندڕەوە بێ لە دێرینترین و گەورەترین وڵاتی ئەندێزدا، لانی کەم لە ئێستادا، کە پارەی ماددە سڕکەرەکان لە پشتێ وەوەستێ. ئەم قەیرانە زۆر لە نەمانی ئارامی لە هایتیدا قووڵترە کە بووە هۆی دەستێوەردانی ئیدارەی کلنتن، یان لە قەیرانی پانەما، کە بووە هۆی وەڵامێکی سەربازی لەلایەن ئیدارەی جۆرج بوشەوە. گومان لەوەدا نییە کە گەڕانەوەی ئارامی بۆ کۆڵۆمبیا لە بەرژەوەندی وڵاتە یەکگرتووەکاندایە. ئەبێ ئامریکا هەرچی لە توانایدایە بیکا، بۆ هاوکاری کردنی دامەزراندنی حکوومەتێک بتوانێت یاساکانی لە قەدەغەکردنی بەرهەمهێنانی ئەفیل و کۆکادا بسەپێنێ و دژی کارگەکانی دروستکردنی مادە سڕکەرەکان و ئەو ماشێنانە بجەنگێ کە لە قاچاخچێتی نێوان کۆڵۆمبیا و وڵاتە یەکگرتووەکاندا بەکارەهێنرێن. بۆیە ئیدارەی کلنتون لە دواهەمین مانگەکانیدا پلانێکی بە ناوی پلانی کۆڵۆمبیا داڕشت کە بەرنمەیەکی یارمەتی سەرەکی بوو. پلانەکە بریتی بوو لە بەخشینی هەلیکۆپتەر و کەرەسەی تر بە بڕی 1.2 بلیۆن دۆلار بۆ سوپای کۆڵۆمبیا. بێجگە لە دانانی چەندین ڕاوێژکاری ئامریکا بۆ مەشق پێکردنی ئەفسەرە کۆڵۆمبیەکان لە بواری ئیدارەکردنی شەڕی پارتیزانیدا ئامانجیش لەوە تێکشکاندنی کەرتی مادە سڕکەرەکانە کە بۆ خۆی ئەبێتە هۆی لاوازکردنی پارتیزانەکان یان بە کێشکردنیان بەرەو مێزی دانوستان. بەداخەوە تەنها و تەنها تەرکیزکردنە سەر ڕێگا چارەی سەربازی لە پلانی کۆڵۆمبیادا بووە هۆی نشستی ئەو پلانە بۆ هاوکاریکردنی حکوومەتی کۆڵۆمبیا تا دەسەڵاتی خۆی بەسەر ناوچەکانی بەرهەمهێنانی مادە سڕکەرەکاندا بسەپێنێ کە لەژێر کۆنتترۆڵی پارتیزانەکاندان هەروەها بۆ چاودێری کردنی هۆیەکانی گواستنەوە و بردنەوەی شەڕی سێ کوچکەیی بە ڕووی پارتیزانەکان و هێزە نیمچە سەربازیەکاندا ئەبێ بێجگەل لە هێرش بە هێلیکۆپتەر و کردنەوەی خولی مەشقی ئامریکی سنووردار بۆ سەربازە کۆڵۆمبیەکان زۆر شتی تر بکرێ ئەبێت دەرفەتی گەورەتر بۆ ئەو جووتیارانە بڕەخسێنرێ کە ئەو ماددانە بەرهەمەهێنن بۆ ئەوەی خوو بدەنە بەروبوومی تر. هاوکاری ئەمریکا بۆ کۆڵۆمبیا لە دۆزینەوەی بەرهەمێکی تری کشتوکاڵیدا زۆر کەمە بە بەراورد لەگەڵ هاوکارییە سەربازییەکان. وێڕای ئەوەیش بێهیوابوون لە بەردەم هەلومەرجی ئابووریدا، جووتیاری کۆڵۆمبی کردۆتە نیشانەیەکی ئاسان لە بەردەم بەرهەمهێنەرانی ماددە سڕکەرەکاندا، بۆیە ئەبێ ڕێکخراوە ڕاستڕەوە نیمچە سەربازییەکان کۆنترۆڵ بکرێن. پێویستە داکۆکی لە مافە مرۆییەکانی دانیشتووانی ئەو ناوچانە بکرێ کە کاری توندوتیژیان تێدایە ئەوەیش نەک تەنها لەلایەن پارتیزانەکانەوە بەڵکو لەلایەن هێزە تایبەتیە سربەخۆکانی ئاساییشەوە کە ناکارایی ڕێو شوێنەکانی حکوومەت بووە بە بیانووی سەرهەڵدانیان ئەبێ چاکسازی سەرتاپاگیر لە دامەزراوەکانی دادی جیناییدا ئەنجام بدرێ. لەم هەلومەرجانەدا پلانی کۆڵۆمبیا لە دووتێی خۆیدا هەندێک لەو میراتیە شوومەی هەڵگەرتووە کە وڵاتە یەکگرتووەکانی لە ڤێتنامەوە گلان و تووشی چەڵەمە و دواتر تووشی شکستی کرد سەرەتا ئەبێ دەستێوەردانی ئامریکی تەنها بریتی بێ لە بەخشینی ئامێری سەربازی پێویست لەم حاڵەتەیشدا دیارە هێلیکۆپتەری هێرشبەری قەبەی تێکەوێ هەرکاتێکیش هەوڵەکان لە خاڵێکی دیاریکراو ڕەتیان کرد وڵاتە یەکگرتووەکانە بێ ڕێ لە هەرەسهێنانی ئەو هێزە ناوخواییانە بگرێ کە شکۆ و دارایی خۆی تێدا خەرج کردوون، ئەویش بە دەستێوەردانێکی ڕاستەوخۆ لە کێشەکەدا. کاتێک گرەوکاران زۆرەبن، هەر سەرکێشییەک لەلایەن هەندێک لە وڵاتانی ئامریکای لاتینەوە، پشتگیری نەکرێ زۆر مەترسیدارەبێ. تا ئێستا هاوکاری نێوان ئەو وڵاتانە سەبارەت بە پلانی کۆڵۆمبیا لاوازە. ئەوەتا ڤەنزوێللا کە خۆفۆ چاڤێز حوکمی یەکات و کە سنوورێکی دوور و درێژی هاوبەشی لەگەڵ کۆڵۆمبیا هەیە، لەگەڵ پارتیزانە ڕادیکاڵەکاندا هاوسۆزە و تەنانەت دژی هەر بوونێکی سەربازی ئامریکی ناڕاستەوخۆش ئەوەستێتەوە لە نزیکی سنوورەکانی بەرازیل کە ئەویش دیسان سنوورێکی دوور و درێژی هاوبەشی هەیە تا ئێستا وابەستە نییە بە ڕۆڵی ئامریکاوە. پیرۆ و ئیکوادۆریش بەشی هێندە سەرقاڵی کێشە ناوخۆییەکانیانن کە نەتوانن ڕۆڵێکی کارا بگێڕن. دواجار دراوسێکانی کۆڵۆمبیا بە گشتی زیاتر لەسەر گرتنی پلانەکە ترسن تا لەسەر نەگرتنی. چونکە ئەوان نیگەرانن بەرامبەر ئەگەری گواستنەوەی پیشەسازی ماددە سڕکەرەکان بۆ ئیکوادۆر و پیرۆ و برازیل ئەگەر بێت و لە کۆڵۆمبیاوە وەدەربنرێ. دواییش هێزە چەکدارە تایبەتەکان ببنە پارێزەری بەروبوومەکانی کۆکا و بەوەش ببن بە پارتیزان. هەروەک ترسی هەندێکیان لە حکوومەتە چەپڕەوەکەی بۆگۆتا کە لێبووردەترە بەرامبەر کارتێلەکانی ماددە سڕکەرەکان، حکومەتەکانی ئامریکای لاتین وەک بیانوویەک بۆ ئەو دوودڵییەی بەرامبەر هاوکاریکردنی نوێنن، درۆزنی وڵاتە یەکگرتووەکان دێننەوە بەرچاو و لافی ئەوە لێدەن کە ئامریکا ئامادەی ئەوەیە لە خاکی دەرەوەی خۆیدا جەنگی ماددە سڕکەرەکان بکات و کەمتر ئامادەیە جڵەوی بەکارهێنانەکەی لە ناوخۆیدا بگرێت. ڕەخنەکانی ئامریکای لاتین لە وڵاتەیەکگرتووەکان لەسەرەوەی جەختی زۆرەخاتە سەر کێشەی هەناردەکردنی ماددە سڕکەرەکان لایەنی چاکەی خۆی هەیە. بە هەمان شێوەی ئەو ڕەخنانەی لە وڵاتەیەکگرتووەکانەگیرێن سەبارەت بە شکستهێنانی لە جەنگی ناوخۆیدا دژی بەکارهێنانی. بەڵام ئەوە ئەو ڕاستیە ناگۆڕێ کە کاریگەری چاندنی مادە سڕکەرەکان بەسەر ئەمریکای لاتینەوە زیاترە تا بەسەر وڵاتە یەکگرتووەکانەوە. چونکە لەو سیستەمانەدا کە بە توندی مەرکەزیەتیان تێدا پیادەکرێ، ئەو گەندەڵیەی لەگەڵ بازرگانی مادە سڕکەرەکاندایە، هەلی دەگاتە بەرپرسە حکومیە گەورەکان و سیستەمەکانی دادوەری و جینایی. بەڵام لە سیستەمێکی نامەرکەزی وەک ئەوەی لە وڵاتە یەکگرتووەکاندا هەیە گەندەڵیەکە تەنها لە ئاستە ناوخۆیەکاندا ئەمێنێتەوە. بازرگانی مادە سڕکەرەکان لە ئەمریکای لاتیندا فاکتەرێکی تێکچوونی باری ئاسایشە. لە وڵاتە یەکگرتووەکانیشدا تەنگژەیەکی سیاسی و قەیرانێکی کۆمەڵایەتیە لەگەڵەوەیشدا هەردوو ناوچەکە بەگران لەسەریان نەکەوێ هەر هیچ نەبێ لاوازبوونی پەیوەندی دوو قۆڵیەکانیان لە کاتێکدا ئەگەر هاوکاری یەکتر نەکەن بۆ بەرەنگاربوونەوەی ئەم کێشەیە. ئیدارەی نوێ کاری لەوە گرنگتری لە پێش نییە کە پشتگیری ئەمریکای لاتین بەدەست بهێنێ بۆ بەرنمەیەک هەم لایەنە سەربازییەکانی پلانی کۆڵۆمبیا لەخۆ بگرێ و هەم بەرنمەیەکی کۆمەڵایەتی بۆ کشت و کاڵ و چاکسازی لە سیستەمیداد. یەکەمین هەنگاوی گرنگ هاوکارییەکی فراوانی نێوان مەکسیک و وڵاتە یەکگرتووەکانە بۆ کۆنتترۆلکردنی هاتنەناوەوەی مادە سڕکەرەکان لە کۆڵۆمبیاوە و بە ڕێگای مەکسیکدا و هەتا ئەگاتە وڵاتە یەکگرتووەکان هەروەک ڤشنتی ڤۆکسی سەرۆکی مەکسیک گوتی ئەکرێ بەرنمەی چاودێری هاوبەش فراوان بکرێت بە شێوەیەک ئەمریکای ناوەڕاست و کۆڵۆمبیاش بگرێتەوە. پێویستە لەسەر وڵاتەکانی تریش بە تایبەت هاوسنوورەکانی کۆڵۆمبیا پەی بەو ڕاستیە بەرن کە ناتوانن خۆیان لە مەترسی پارچە پارچەبوونی حکوومەتی کۆڵۆمبیا یان لە نەمانی دەسەڵاتی ئەو حکوومەتە بەسەر ناوچەی تری دێهاتدا بپارێزن. لە خاڵێکی دیاریکراودا ڕەنگە بگەنە سەرەنجامێک کە هیچ ڕێگایەکیان لەبەردەمدا نەماوە بێجگە لە دانوستانکردن لەگەڵ پارتیزانەکان سەبارەت بە ڕێکەوتنێک کە هەنگاوی یەکەمیانەبێ لەسەر ڕێگای لەدەستدانی تەواوی دەسەڵات. کاردانەوەی هەرەسهێنانی حکوومەتی کۆڵۆمبیا و هاتنەکایەی حکوومەتێکی ڕادیکاڵ، کە بازرگانی ماددە سڕکەرەکان لایەنە داراییەکەی دابینەکە، ڕادەی کاریگەرییە وێرانییەکارییەکەی بەسەر وڵاتەکانی تری ناوچەکەدا دەسەلمێنێ. ئەشێ لە بڕیارەکەی ئیدارەی کلنتۆن بگەین سەبارەت بە بەرەنگاریکردنی ئەو سەرەنجامە. بە تەنهایش ئەگەر پێویستی کرد هەروەک نیگەرانی ئەوانەی کە لە کۆتایی هەر تەقەلایەکی یەکلایی نەکەرەوە دژی پارتیزانەکان و دژی مادە سڕکەرەکان هەمان مەترسی بەدیەکەن هەرەشێ تێی بگەین بەو پێیش کە من خۆم یەکێکم لەو کەسانەی لە ئیدارەیەکدا خزمەتم کردووە تەنگژەی شەڕی ڤێتنامی بە میرات بۆ مابەوە. ئەو شەڕەی سەرەتا دەستی پێکرد بۆ بەکارهێنانی تەکنۆلۆژیای ئەمریکا لە شکست پێکهێنانی پارتیزانە ناوخۆییەکاندا. ڕەنگە زۆر هەستیار بووبم بەرامبەر گلانە ململانیەیەک ئامانجەکانی پیرۆز بن. ئەگەری زۆریش هەبێ کە بە تەنگژەیەک و بەرزگەربوون لە وەهمێک و تەنانەت بە دروست بوونی مەترسیەکی گەورەتر بۆ سەر ئاسایش و ئارامی تەواو بێ. لایەنی سەربازی پلانی کۆڵۆمبیا و جێبەجێکردنە یەک لایەنەکەی لەلایەن وڵاتەیەکگرتووەکانەوە لە باشترین حاڵیدا سوود وەرگرتنە لە کات بۆ بەرنمەیەکی سیاسی کۆمەڵایەتی فرەلایەن. بەڵام ئەی ئەگەر وڵاتانی ئامریکای لاتین بەردەوام نەبوون تیایدا؟ بێگومان ئەگەر بایەخی کۆڵۆمبیا و مەترسیەکانی داڕوخانی بەهند وەربگرین ئەبێ بەرنمەیەکی کۆمەکی پێویستە بێ بەڵام وڵاتە یەگرتوەکانە بێ ئەو سنوورە نەبەزێنێ کە وەک ڕاوێش پێکراوێگەی کاتە کارەکتەرێکی منملانێکە پێویستە سەربازە کۆڵۆمبیەکان یان لە وڵاتەیەکگرتووەکان یان لە بنکەیەکی نزیکی واک پانەما مەشقیان پێ بکرێت هەروەک پێویستە ئامانج و سنووری ئەو بەرنمەیە بەڕوونی دیار بێت پێویستە دایلۆگێکی نیشتیمانی کە زۆر پێویستە بەرپا بکرێت لەگەڵ حاڵی بوون لە ڕاستیەکانی ڕەوشی ناوخۆیی بەتایبەت کە ئێستا پارتیزانەکانەزانن چۆن نیگەرانی حکوومەتەکانی ڕۆژاوا بەرامبەر پێشێلکارییەکانی مافەکانی مرۆڤ بقۆزنەوە بۆ بە کێشکردنیان بەرەو دەستێوەردان وەک ئەوەی لە کۆسۆڤا ڕوویدا یان بۆ هاندانیان بەرەو کشانەوە وەک لە ڤێتنام ڕوویدا. پێشەوەی وڵاتە یەکگرتوەکان بە تەواوی نوقمی ڕەفتارە تاکلایەنەکانی ببێ لەسەر ئیدارەی نوێ پێویستە ئامانجەکانی دەستنیشان بکا. ئایا ئامانج ئارامی سەربازییە یان بەدەستهێنانی سەرکەوتنە؟ ئەی جیاوازی نێوان ئەو دوو شتە چییە؟ مەترسی ئەوە لە کوێدایە کە ئارامی سەربازی پێشەکییە بۆ شکستێکی درێژخایەن؟ ئەگەر ئامانج سەرکەوتنە ئەوە پێناسی سەرکەوتن چییە و کاتی پێویست بۆ بەدەست هێنانی چەندە و تا چەند هەوڵ و ماندوو بوون ئێوێ تا چەندەیش ئەتوانین بە تەنها ڕێ بگرینەبەر لە سەر و هەموو ئەوانەیشەوە لەسەر ئیدارە پێویستە چی بەرەو ڕوو ئەبێتەوە بۆ ڕایگشتی ڕوون بکاتەوە لە ترسی ئەوەی نەوەک دوای جۆرێک لە بڕیاردان بکەوین لەسەر بنەمایەکی تاکتیکی کە نە بەرە و سەرکەوتنمانەبات و نە لە قەیرانەکە ڕزگارمانەکا. ئازیزانم لە ماوەی ڕابردووە ئەڵلقەی سیانزەهەمی کتێبی هێنری کیسنگەرمان پێشکەشکردن تا ئەڵلقەیەکی نوێ و دیدارێکی نوێ شاد و بەختەوە بن.